سیاسەتی جیهانەوە دیارە. ئەم کتێبە لەلایەن نەبەز کەمال نووریەوە لە عەربیەوە کراوەتە کوردی و بەڕێوەبرێتی خانی وەرجێڕان سەر بە وەزارەتی ڕۆشنبیری ئەرکی لە چاپدانی گرتۆتە ئەستۆ بە هیواین جێگای سەرنجی ئێوەی خۆشەویست بێ. گەرمترین و جوانترین سڵاوی ئێمەتان لێبێ و هیوای ژیانێکی بەختیارتان بۆ خوازین فەرمونون لەگەڵ ئاڵلقەی حوتەمی کتێبی هەنری کیسنگەر. ڕێبازی ستراتیژی بەڕێوەبردنی قەیرانی سەربازیی ئەوروپا. ئەو بابەتەی بە ڕوونی پەیوەندی نێوان هاوکاریی ئاتلەنتیک و تەکامولی ئەوروپا دەرەخا ئەوەیە کە پێی ئەوترێ سیاسەتی ئەمنی و بەرگریی ئەوروپا. ئەو سیاسەتەی بووە هۆی دامەزراندنی هێزێکی ئەوروپایی خاوەن هەیکەلێکی سەرکردایەتی و ئاقارێکی سیاسی بە ڕەسمی سەربەخۆ لە ناتۆ. بیرۆکەی ئەم هێزە سەرەتا لە کۆبوونەوەی لوتکەی سان مالۆی نێوان سەرکردە بریتانی و فەرەنساییەکان لە یەنایەری ساڵی 1998 دا تاوتوێ کرا. دواتر و پاش ڕووداوەکانی کۆسۆڤا، لە کۆبوونەوەی لووتکەی ئەوروپا کە لە شاری کۆڵن لە یۆنیۆی هەزار و نۆ سەد و نەوەد و نۆ دا بەسترا، پرۆسەی دامەزراندنەکە خێرایی زیاتری درایە. لە کۆبوونەوەی وەزیرانی بەرگری ئەوروپا کە لە نۆڤەمبەری دوو هەزار لە برۆکسێل بەسترا، پلانێکی ڕەسمی بۆ دامەزراندنی ئەو هێزە، ڕاگەیەنرا. بە پشت بەستن بە جاڕنامەی پابەندبوون بە توانا سەربازەکانیشەوە، ژمارەی ئەو هێزە لەگەڵ هاتنی ساڵی 2003 دا ئەگاتە سەد هەزار جەنگاوەر و چوار سەد فڕۆکەی جەنگی و سەد نەفەربەر لەوانەی توانای پشتیوانی کردەی جەنگییان هەیە کە لە شەست هەزار سەرباز پێکدێ. تەرکیز لێرەدا لەسەر ئەوەیە کە یەکێتی ئەوروپا لە بڕیارداندا سەربەخۆ بێ، سەرەڕای ئەگەری زانیاری گۆڕینەوە لەگەڵ ناتۆدا کە پێویستە ڕاوێژی پێ بکرێ. لە گۆشەنیگایەکی دووربینانەوە هێزی سەربازی ئەوروپا سەرەنجامێکی ئاسایی دەرکەوتنی یەکێتییەکی سیاسی ئەوروپاییە. هێزێکی لەم بابەتەیش ئەبێ ڕاددەیەکی دیاری کراوی لە سەربەخۆیی هەبێ وەک هەر هێزێکی نەتەوەیی دیکە، جا چ جای ئەوەی پێویستی بەوە هەبێ بگەڕێتەوە بۆ ناتۆ یان نا. ڕووی نیگەرانی لە هێزەکەی ئەوروپادا ئەوەیە کە سەربەخۆییەکەی وەک خەسڵەتێکی تایبەتمەند مامەڵە ئەکرێت و هاوکاریشی لەگەڵ ناتۆدا وەک حاڵەتێکی تایبەتی دەرەخرێ. بەپێی لایەنگرانی هێزی ئەوروپا، کۆسۆڤا ئەو جیاوازییە مەزنەی دەرخست کە لە توانا سەربازییەکانی ئەم دیو و ئەو دیوی ئاتلەنتیکدا هەیە. ڕەفتاری یەکلاییکەرەوەی ئەمریکا کە زیاتر لە خۆسەپاندن ئەچێ، ڕۆڵی هەبوو لە خێراییدان بە دامەزراندنی هێزێکی سەربەخۆ بۆ بەدەستهێنانەوەی ئامرازەکانی سەلماندنی بەرژەوەندییەکانی ئەوروپا. بەڵام تا ئێستا لە هێزی ئەوروپادا تەرکیز ئەخرێتە سەر سەربەخۆیی نەک برەودان بە توانا سەربازییەکان. ئەگەر یەکێک لە فاکتەرەکانی هێزی ئەوروپا کەمکردنەوەی ئەو هەست بە بێ تواناییکردنە بێ، کە ئەوروپای داگرتووە بەرامبەر دامەزراوە تەکنیکە بەرزەکەی ئەمریکا چۆن نەتوانرێ ئەو ویستە لەگەڵ بودجە سەربازیە بچووک کراوەکانی وڵاتانی تری ئەوروپادا بگونجێنرێ. ئەگەر بودجەکانی بەرگریش وەک خۆیان بمێنەوە یان کەمتر بکرێنەوە ئەوە پێویستە هێزی ئەوروپا لە بودجەی پێشنیارکراوی ناتۆوە کۆمەک بکرێ. ئەوسایش هێزی ئەوروپا بەشداریەکی پوخت نابێ لە بەرگری هاوپەیمانانەدا. تەنها مەگەر ببێتە هۆی بەرزبوونەوەی بودجەکانی بارگری لە ئەوروپا بە گشتی یان لەگەڵ ناتۆدا ئاوێتە بێ. گرنگترین پرسیار ئەوەیە کە ئەو بەرژەوەندیە سەربەخۆیانە کامانەن کە خزمەتەکرێن؟ ئەم هێزە چاوەڕوانکراوە لە کوێ هەڵەسوڕێ؟ بەو پێیەی وتەبێژانی ئەوروپا تا ئێستا قایل نین بەرگریکردن لە هیچ خاکێکی ئەوروپا وەک ئەرکی خۆیان سەیر بکەن، کەواتە تەنها لە کردە سادە و ئاسانەکانی چواردەوری ئەوروپادا سوود لەو هێزە ئەبینرێ، واتە لەو شوێنانەدا کە هیچ هێزێکی سەرەکییان تێوە نەگلاوە. هەتا لەو حاڵەتەیشدا تەنها کۆمەڵێک سەرکردەی هەڵەشەی ئەوروپان کە ئەوێرن بەبێ کۆمەکێکی لۆجستی و ئیستیخباراتی ئەمریکا یان بەبێ گەرەنتییەکی ئەمریکی هێز کۆبکەنەوە، هێزی ئەوروپا ئەو سەربەخۆییەی نابێ، چونکە ئەو هێزە تەنها بۆ هەوڵی ڕەمزی وەک پاراستنی ئاشتی داڕێژراوە، یان بۆ ئەرکگەلێک کە مەترسی کەمیان بەدواوەیە. ئەبێت هەماهەنگی لە نێوان هێزە سەربەخۆکەی ئەوروپا و هاوپەیمانانی ناتۆدا هەبێت. پلانی هێزەکەیش لە ڕاستیدا بە جۆرێک دانراوە کە بتوانێت سیستەمی لۆجستی ناتۆ بەکاربهێنێ. بەڵام خافیەر سۆلانای نوێنەری باڵای یەکێتی ئەوروپا بۆ سیاسەتی دەرەکی و ئەمنی هاوبەش وەها ئەدوا وەک ئەوەی هێزی ئەوروپایی ببێتە کۆمەڵەیەکی سەربەخۆ لە ڕووی ڕێکخراوەییەوە وەک هەر دەوڵەتێکی دەرەوەی ناتۆ مامەڵە لەگەڵ ناتۆدا بکا. ماوەتەوە ئەوە بزانین پەیوەندی نێوان یەکێتی ئەوروپا و ناتۆ لە لایەک و پەیوەندی نێوان یەکێتی ئەوروپا و وڵاتانی دەرەوەی ناتۆ لە لایەکی ترەوە چۆن ڕێگەخرێ. بە زمانێکی ئەوروپایی هەردەم جەخت لە سەر ئەوە کراوەتەوە کە یەکێتی ئەوروپا هیچ کردەیەکی سەربازی ئەنجام نادا تەنها لەو شوێنانەدا نەبێ کە تایبەت نین بە ناتۆوە. ئەمە بە کردەوە تەنها یەک لەم دوو شتە ئەگەیەنێ، یان ئەوەیە وڵاتەیەکگرتووەکان ئەو کردە چاوەڕوانکراوەی پێ باشە، بەڵام لەبەر چەند هۆکارێکی تایبەت ڕێگای بەشداری نەکردن هەڵەبژێرێ. بە کورتی ئەمە ڕێکەوتنە لەسەر شێوەیەک لە دابەشکردنی کار. ڕەنگیشە ئەمە سەربگرێ. ئەگەرچی پێویستەکە کارەکە نەگاتە لێکبڕانی ئەمریکا بە ڕادەیەک نیازی وڵاتی بەهێزی وەک ڕووسیا بجوڵێنێ بۆ فشار دروستکردن لەسەر ئەوروپا. بەڵام ئەی چی ڕووەدا ئەگەر یەکێتی ئەوروپا کردەیەکی سەربازی بەبێ ڕەزامەندی وڵاتە یەکگرتووەکان ئەنجام بدا؟ چۆن ئەم حاڵەتە نائاساییە لێکەدرێتەوە کاتێک هەموو ئەندامانی هاوپەیمانیەکە ئەچنە جەنگەوە بێجگە لە ئەمریکا و کەنەدا لە کاتێکدا بەهێزترین ئەندام و یەکەم گەرنتی بۆ ئاساییش بە بێلایەنی ئەمێنێتەوە. ئایا ئەو کاتە هێزەکەی ئەوروپا دەستی لە توانا لۆجستیەکانی ناتۆ و ئەمریکا بە تایبەتی گیرەبێ؟ ئایا وڵاتە یەکگرتوەکان ئەو کاتە ڕائەپەڕێ بۆ ڕزگارکردنی بارودۆخەکە ئەگەر مەسەلەکە لە ئاقاری خۆی لایدا؟ لە دوای ئەم پرسە سەربازیانە پرسی سیاسی هەن، چونکە هەموو بەکارهێنانێکی هێزی ئەوروپا پێویستی بە سازدانی کۆبوونەوەی ئەنجومەنی وەزیرانی ئەوروپا هەیە. کە پێشتر بەبێ بەشداریکردنی ئەم بڕیارێکی بە کۆمەڵیان داوە. ئەمەش بە مانای ئەوەی فیدراسیۆنێکی ئەوروپایی لە ناو ناتۆدا هەیە و ئەم فیدراسیۆنە هەنگاوگەلێک بەسەر ناتۆدا ئەسەپێنێ کە ئەبێتە هۆی تێکچوونی پەیوەندەکانی نێوان ئەمریکا و یەکێتی ئەوروپا. لەگەڵ ئەوەیشدا وڵاتە یەکگرتووەکان بەهۆی گەرەنتییە ئەمنییەکانیەوە بەهۆی پێویستی ئەوانی تر بۆ کۆمەکە لۆجستیەکەی لە مەترسیدایە، ئەبێ ئەو سەرکەردانەی بەرهەڵستی پرۆژەی دژە موشەکی ئەمریکا ئەکەن بە بیانوی ئەوەی ئەبێتە هۆی پچڕانی پەیوەندیە چنراوەکانی نێوان ئەمریکا و ئەوروپا لە نیگەرانیەکەی ئەمریکا بگەن سەبارەت بەوەی ئەو هەیکەلیەتە نوێیانەی بە دەستور پشتیوانی ئەکرێن ببنە هۆی لێکپچڕانەکە. ئەو کێشەیەی لە هێزی ئەوروپا کەوتۆتەوە لە هەندێک لایەنیدا لەو کێشەیە ئەچێ کە بە هۆی بڕیاری سەرۆک دیگۆڵ کەوتەوە سەبارەت بە درێژەدان بە تاقی کردنەوە ئەتۆمیەکانی فەرەنسا چونکە ئەو تاقی کردنەوانەی فەرەنسا بە چەشنی هێزی ئەوروپا سوورە لەسەر جیابوونەوە لە ناتۆ. چونکە وەک ئێستاش ئەیبینین ئەویش بە جێگرەوەیەکی چاوەڕوانکراو و دوا پەناگا دانرا بۆ ئەو کاتەی کە ئەمریکا نەتوانێ بەڵێنەکانی لەگەڵ هاوپەیمانییەکە بباتە سەر، یان بۆ بەرگریکردن لەو بەرژەوەندیانەی فەرەنسا کە لەگەڵ وڵاتەیەکگرتووەکاندا هاوبەش نین. بەڵام جیاوازیی گرنگ هەن. چەکی ئەتۆمی فەرەنسا تەنها لە کاتی کتوپڕدا کە پێشبینی ناکرێ بەکارەهێنرێ. لە کاتێکدا وڵاتێکی ناتۆ ڕووبەڕووی هەڕەشەی قەڵاچۆکردن ئەبێتەوە بە چەکی ئەتۆمی و ئەمریکا پشتگیری لێ ناکات. لە بەرامبەردا هێزی ئەوروپا بۆ ئەوە دروستکراوە بەر بە حاڵەتی کوتوپڕی زیاتر چاوەڕوانکراو بگرێت ئەو ململانێ کلاسیکیانەی لە نزیک سنوورەکانی ئەوروپادا هەن. یان ئەو ئەرکە بۆ ماوانەی تایبەتن بە پاراستنی ئاشتی لە کیشوەرە دوورەکاندا. کڵێشەی هێزی ئەتۆمی فەرەنسا بۆ ڕاپەڕاندنی ئەرکێکی یەک لایەنە کێشراوە و لەلایەن یەک هاوپەیمانەوە، لە کاتێکدا کڵێشەی هێزی ئەوروپا بۆ ئەوە کێشراوە کە پرۆسەگەلێک ڕابپەڕێنێ هەموو ئەندامەکان، بێجگە لە وڵاتە یەکگرتووەکان پشتگیری لێ بکەن، ئەمەش بە دڵنیاییەوە هەنگاوێکی زۆر مەترسیدارە. من پشتگیریم لە هەبوونی چەند هێزێکی ئەتۆمیی ئەورووپایی سەربەخۆوە کرد، چونکە بڕوام وابوو کە ئەو هێزە دواجارە بێتە بناغە بۆ شەراکەتێکی هاوسەنگتر. خۆ ڕەنگە هێزەکەی ئەوروپا بە تێپەڕینی کات هەمان ئەو ڕۆڵە بگێڕێ بەو مەرجەی بتوانرێ لە چوارچێوەیەکی سیاسی پەسەندکراودا ببەسترێتەوە. کێشەی سەرەکی کە لە هێزی ئەوروپاوە کەوێتەوە بێجگە لە هەواڵەبوونی سامانەکان، پێویستی هەماهەنگی سیاسییە لە نێوان یەکێتی ئەوروپا و وڵاتە یەکگرتووەکاندا. هەروەها لە نێوان ناتۆ و هێزەکەی ئەوروپادا. ئەمەش تەنها لە ڕێی ئەو دڵنەواییانەوە ناکرێ کە لە دیدارەکانی سەرۆکی حکوومەتەکاندا دەرەبڕرێن. ئەو دڵنەواییانە تەنها دوای قەومانی کارەسات ڕاستی و ناڕاستییان تاقیەوێتەوە. تەنها لە یەک کاتدا هێزێکی ئەوروپایی ئەتوانێ سەرکەوتن بپچڕێ، ئەویش کە هەماهەنگی سیاسیی نێوان هەردوو لای ئاتلەنتیک تۆکمە بکرێ. بەڵام لایەنگرانی هێزی ئەوروپا بە ئانقەست خۆیان لەم کێشەیە لادەن. بە نەبوونی ئەم ڕێکەوتنەیش ئەوەی پێی ئەڵێن هێزی ئەوروپای سەربەخۆ خراپترین دەرەنجامی لێیەکەوێتەوە. پەکخستنی ڕێوشوێنەکانی ناتۆ، گەندەڵکردنی هاوکاری نێوان هاوپەیمانان بەبێ برەودان بە هیچ هێزێکی سەربازی هاوپەیمان و بەبێ سەربەخۆییەکی واتاداری ئەوروپا، ئەگەر بتوانرێ پەیوەندییەکی ئاوێتەیی بهێنرێتە ئاراوە، ئەوە هێزەکەی ئەوروپا ئەتوانێ نەرمییەکی سیاسی نوێ بۆ هاوپەیمانی ئاتلەنتیک دروست بکا بە تایبەتی لە ڕووی بەستنەوەی ناتۆ بەو ئەندامانەی یەکێتی ئەوروپاوە کە لە دەرەوەی ناتۆدان. ئەندامێتی لە یەکێتی ئەوروپادا کۆمەڵێک وڵاتە گرێتەوە کە ئەندامی ناتۆ نین. ئەمڕۆ ئێرلەندا و سوید و فنلەندا و سبەی زۆرێک لە وڵاتانی ئەوروپای ڕۆژهەڵات و ناوەڕاست ئەم ڕاستییە ڕەهەندێکی نوێ ئەبەخشێتە ئەو گفتوگۆیەی دەربارەی فراوانکردنی ناتۆ لە ئارادایە پلانێکی گونجاوی کارلێکردنی نێوان یەکێتی ئەوروپا و ناتۆ بۆی هەیە گەرنتی ئەمنی زیاتر ببەخشێتە ئەو وڵاتانەی سربەخۆییان و سەلامەتی خاکەکانیان بەلای هەموو کۆمەڵگا دیموکراتەکانی ڕۆژاواوە گرنگە بەڵام بوونیان بە ئەندام لە سەرکردایەتیەکی سەربازی یەکانگیر لە ناتۆدا ململانەیەکی زۆرە نێتەوە ئەوەش بە جیاکردنەوەی ڕوونی نێوان گەرەنتی سەلامەتی خاک و بەئەندام نەبوون لە سەرکەردایەتییەکی سەربازی یەکانگیر دێتە دی. ئەم حاڵەتە بە تایبەتی بەسەر وڵاتانی بەڵتیکدا ئەچەسپێ. ئەگەر ڕووسیا ڕۆڵی خۆی لەو وڵاتانەدا یان باڵادەستیەکەی وەربگرێتەوە، ئەوە ئاماژە ئەبێ بۆ گەڕانەوەی ئەو ویستە ئیمپریالیستیەی لە ماوەی چەندین سەدەدا هەڕەشەی لە ئەوروپا ئەکرد و پێی و گۆڕانکارییەکی پەسەند نەکراویشە بێ لە هاوسەنگی هێزەکاندا لەسەر هەردوو ئاستی ئەوروپا و جیهان. لە لایەکی ترەوە سنووری ئەستۆنیا تەنها سی میل لە شاری سانت پێترسبۆرگەوە دوورە، پێشڕەویکردنی سەرکردایەتییەکی کامڵی ناتۆش بۆ خاڵێکی هێندە نزیک لە سەنتەرێکی هەستیاری ڕووسیا ئەبێتە هەڕەشە لە بەردەم بەستنەوەی ڕووسیا وەک ئەندامێکی کارا بە سیستەمێکی جیهانیەوە کە لەسەر هەڵداندایە. ئەگەر یەکێتی ئەوروپا تەمای بەوە هەبێ وەک یەک پارچە مامەڵە بکرێ ئەوە بۆ ئەم مەبەستە ئەبێ ئاسایشی ئەو ئەندامانەی کە لە ناتۆدا نین ببەستێتەوە بە هەیکەلیەتی سەربازی یەکێتی ئەوروپاوە. ئەگەر ناوچەیەک هەبێت لە دیدی هێزی ئەوروپیەوە بۆ دەست پێشخەری بەرگری ئەوروپا شیاو بێ ئەوە ڕێک ئەو وڵاتانەن وەک چۆن لە حاڵەتی شەراکەتی ئاتلەنتیکیدا ناکرێن ناتۆ ئەو هەڕەشە ئەمنیانە پشتگوێ بخا کە لە ئەندامانی یەکێتی ئەوروپا ئەکرێن بەبێ لە بەرچاوگرتنی ئەوەی ئەو هەڕەشە لێکراوانە ئەندامی ڕسمی هاوپەیمانیەکەن یان نا. سەیریش لەوەدایە لە گۆشەنیگای جەختکردنەوە بەردەوامەکانی تایبەت بە ناسنامەی ئەوروپا، یەکێتی ئەوروپا سوورە لەسەر ئەوەی ئەو ئەندامێتییە هیچ گەرەنتییەکی ئەمنی ناگرێتەوە. بەڵام ئایا ئەوروپا بە فیعلی ئامادەیە بۆ ئەوەی بڵێت دوو ئاستی ئەندامێتی هەیە کە ئەکرێ یەکێک لەو دوو ئاستە لەبەر هەڕەشەی سەربازیدا وازی لێ بهێنرێ؟ ئەی ئەو یەکێتیە ئەوروپا یەی هەمیشە ڕووبەڕووی ئەو تەحەدایە ئەبێتەوە چی لێ بەسەر دێ؟ ئەو سیاسەتی بەرگریەش کە تەنانەت تەمای بەوە نیە بەرگری لە خاکی خۆی بکا چی لێ بەسەر دێ؟ بۆ ئەوەی یەکێتی ئەوروپا شایستەی ئەوە بێ ئەو ناوەی خۆی هەڵگرێ ئەبێ ئامادەبێ بە هێزی چەک وەڵامی هەر هێرشێک بداتەوە کە ئەکرێتە سەر ئاسایشی هەر کام لە ئەندامەکانی. وەک چۆن دەوڵەتە نەتەوەییەکانی ئەوروپا ئەمڕۆ وەها ڕەفتارەکەن. ئەگەر پێویستیشی کرد یەکێتی ئەوروپا بەرگری لە یەکێک ئەندامەکانی بکا بەبێ ئەوەی ئەندامی ناتۆ بێ ئەو کاتە وڵاتە یەکگرتووەکان ناتوانێت دەستەوەستان ڕاوەستێ. بیانووی ئەوەی گوایە جیابوونەوەی یەکێتی ئەوروپا لە ناتۆ لەسەر ئەگەری ئەوە بیناکراوە کە لێپرسراوەتییەک لە ئارادایە بۆ بەرگریکردن لە خاکەکانی لە هەموو حاڵێکدا هیچ مانای نییە. ئەگەر ئەوە ڕاست بوایە، ئەو کاتە هێزەکانی ئەو وڵاتانەی ئەندامی هاوپەیمانییەکەن پەیوەندی وڵاتەکانیان و ناتۆیان هەڵەوەشاندەوە. ئەگەر ئەوروپا جیددی بێت لە مەسەلەی بەرگریدا، ئەو کاتە پەلهاویشتنی یەکێتی ئەوروپا و ناتۆ تا ڕادەیەک یەکەگرنەوە. ئەم هەنگاوانەیش پێویستن. ئەبێت یەکێتی ئەوروپا سووربوونی خۆی لەسەر پاراستنی خاکەکەی دووپات بکاتەوە. ئەبێ ناتۆش جەخت لەسەر ئەوە بکاتەوە کە سەلامەتی خاکەکانی ئەوروپا بەرژەوەندییەکی زیندووی خۆیەتی. ئەوسا ئەتوانرێ پلان بۆ کۆمەڵێک گەرەنتی ئەمنی دابڕێژرێ بەبێ بڵاوکردنەوەی هێزی سەربازی. توخمێکیش کە خافڵ ناکرێت لەم جۆرە سیاسەتەدا بوونە ئەندامی خێرای وڵاتانی باڵتیکە لە یەکێتی ئەوروپادا، تەنانەت ئەگەر ئەو دەوڵەتانە لەگەڵ هەموو پێوەرە هونەرییەکانیشدا یەک نەگرنەوە. ئەبێت یەکێتییەک ژمارەی دانیشتووانی سێ سەد ملیۆن کەسە بتوانێت بوارێک بۆ ڕێچکەشکێنی بدۆزێتەوە بۆ هەشت ملیۆن کەس کە لە وڵاتانی بەڵتیک داژین، ئەگەر بەرژەوەندی ئەورووپا و ئەتڵەنتیک تا دیدارێکی نوێ شاد بن.